کاسێتی دەیەم دیوی یەکەم دوای مردنی سەریاس من هەموو شیانم گۆڕا ئێوارێک بۆ دواهەمین جار چوومە بۆ شێر دواهەمین هەناری دنیا لەو سەر ترۆپکە وەستام و وەکەوەی ماڵاوایی لە هەموو ڕۆژانە بکەم کە و کوڕە دڵسۆزانم تیاناسی ئەو هەنارە شووشەیەم هەڵگرت و تا هێزم هەبوو لەو بەرزایەوە تۆڕمدایە خوارێ ئەو هەنارە ئێستاکە لەوێیە لەو شیو و دۆڵ و بەردەڵە ترسناکانەدایە کە مرۆڤ دەستی پێیان ناگات، لەو نشیوە ڕەشانەدایە کە هیچ کەس نایانگاتێ، من لە مانای ئەو هەنارە نەگەیشتم. ئەو ئێوارەیە کە هەنارەکەم فڕێدا، حاشام لە خۆم دەکرد، لە دایکبوونم، لە مناڵیم، لە گەنجیم، لەو عەهد و پەیمانەی لەگەڵ ئەو هەموو مردووە بەدبەختانەدا مۆرم کردبوو، دوای مردنی ئەوان من هەستم بە ئازاد بوونی ئەو شەیتانەی ناوەی خۆم دەکرد ئیتر من کەسێک نەبووم دەم و چاوم نەبوو من شتێک بووم کە دەمیز خۆم و شتەکانی ترێش وێران بکەم مردنیەوە منی گێڕایە بۆ جەنگ هەموو ژیانی من لە ناو ئەو هەنارە شوشەیەدا بوو منیش تا هێزم تیا بوو فڕێمدا فڕێمدا و هاتم بەرە و جەهنم دەشێت لێم بپرسی مردنی ئەوان چ کارێکی بە گەڕانێوەوی تۆ هەبوو بۆ شەڕ؟ منیش زۆر بیرم لەوە کردووەتەوە تۆ زیندانت بینیوە، دەزانی مرۆڤ لە ئینفرادیدا کاتێکی دوور و درێژی هەیە بیر بکاتەوە، هەست دەکەم من و تۆ بۆیە غەمگین و کەساس قسە دەکەین چونکە هەردووکمان لە زینداندا فێری بیرکردنەوە بووین. موزەفەری سوبحدەم، من لە زینداندا فێری بیرکردنەوە بووم، هەرچییەک، پێشتر بیرم لێکردبۆوە تڕۆهات بوو. ئەو شەوەی کە بۆ دواجار لە بن دوهەمین هەناری دنیا هاتمەوە هەستم کرد شوێنێکم لەسەر ئەم زەویەدا نییە ئەو شەوە هەموو ئاوێنەکانم کشکان هەرچی وێنەیەکم هەبوو کۆم کردەوە و سووتاندم تاکە وێنەیەک نەم دەتوانی کۆی کەمەوە بیسووتێنم وێنەی و مناڵە گریاوە بوو کە لە باوشی دیکتاتۆردا پێدەکەنێ ئەو وێنەی بە سەدان هەزاردانەی لێت شاپ کرابوو من لەو ڕۆژەوە دەموچاوی خۆم نەبینی بووە مسەفری سەبح دەم جێ بگرە هەمەوە کەسانی کە دەموچاوی خۆیان نابینن خەتەرن من لەو ئێوارەیەوە کە لە بن دوامین هەناری دنیادا ڕۆحی خۆمم فڕێدا ی دی ئامادە نەبووم بیر لە کەسێ بکەمەوە ناوی سریاسی سبح دەمە سریاسی سبح دەم درۆیەکی گەورە بوو ئینسان نەبوو بەڵکو شتێک بوو دروستکراو بوو تا لەو ڕۆژگارە تاریکانەدا ون دەبێ من هیچ دەربازێکی ترم نەبوو بە پێی خۆم چوومە سەر ئەو ڕێگایەی کە دەمزانی ناتوانم خۆمی لێ لابدەم شەوێکیان بە ڕیشێکی درێژ و نیگایەکی نەخۆشەوە چوومەوە بۆ بنکەی ئەو هێزە کۆنەی لە کاتی خۆیدا جێم هێشتبوو، وەک پەڕپوورترین و لاوازترین پیاوی دونیا دەمنواند، وەک هەمیشە بە گیرفانێکی خاڵی و زگێکی برسییەوە دەگەڕامەوە بۆ باوەشی حیزب، ئەوکات قۆناغ لە دوای قۆناغ شەڕ هەڵدەگیرسا و هێور دەبۆوە، هەڵدەگیرسا و خامۆش دەبۆوە، کە گەڕامەوە بۆ جەنگ شەڕانگێزییەکی شەیتانی لە ڕۆحمدا بوو. وەک هەموو دۆڕاو و بێ ئومێدەکانی دنیا حەزم دەکرد گەردوون بە خوداکانیەوە بڕوخێ. یەکەم ڕۆژ کە چوومەوە بۆ بنکەکە ماوەیەکی درێژ بوو نانم نەخواردبوو، ماوەیەکی درێژ بوو خۆم نەشتبوو، لاواز و درێژ و کەنەفتە، بەڵێ، موزەفەری سبەحدەم، من دوای مردنی سەریاسی مەزن هەستم کرد کە من ناتوانم ژیانێکی ئاسوودە بژیم. لە تفەنگ زیاتر هیچ شتێک لەم وڵاتەدا نەبوو هەڵیگرم. لە دوای ئەوەی ئەو هەنارەم فڕێدا لە تفەنگ زیاتر هیچی دیکە نەبوو دەستی بدەمێ ئەوەم بەلاوە گرنگ بوو لە شوێنێکەوە تەقە لە دنیا بکەم نەمدەزانی بۆ شەڕ دەکەم کێ شەڕ دەکە کێ دەکوژم کێ دەمکوژێ بەڵام ئەوانە هیچیان گرنگ نەبوون گرنگەوە بوو من لە جێگایەکەوە تەقە لە دنیا بکەم ڕۆژگارێک بوو من دەمویست بزانم چیم و کێم، ئەو کات لە چەندین شەڕی خوێناویدا بەشداریم کرد، بە تەواتی بووم بە بەشێک لەو دونیایە، بە دەگمەن دەچووم بۆ شار، وەک پیاوێکی کێوی هەمیشە لە چیا و ڕەبیە و سەنگەرەکانی پێشەوە ببووم، کڕنۆشم بۆ مەسئولەکان دەبرد، لەزەتم لەوە دەبینی ببم بە کۆیلەیەکی دڕ ڕەق، شانازیم بەوە دەکرد کە هەمیشە لە بەفر و ڕەشەبا و تاریکیدا پاسەوانی لەو هیچییە دەکەم کە سەرۆکەکان حەزیان دەکرد پاسی بکەم، وەک دەروێشم لێ دەهات، ڕیشم تا دەهات درێژ دەبوو، شەڕ بوایە و شەڕ نەبوایە من لە حاڵی ئامادە باشییا دەژیام، دەیەها شەو تێپەڕی و من خۆم نەکردەوە، دەیەها شەو هاوڕێکانم دەخەوتن و من یەک بە دوای یەک لە بری هەموو هێزەکە خەفەریاتم دەگرت، وەک شێت لە تاریکیدا دادەنیشتمەوە و گوێم لە سەدای باو و چرپەی جانەوەرە بێدارەکانی شەو دەگرت، کاشتیش بەرقەرار دەبوو لە شاخەکان نەدەهاتمە خوارێ، لەو مەفرەزانەدا بووم کە جەنگ تا جەنگ لە شاق لە شاخ و ئەشکەوت و چێوەکاندا دەژیان من وەک ئەو شەڕانی دەمکردن پیس ببووم ئاخ مسەفری سبحتەم ئاخ ئێو پیاوەی کە پێناچێ هەرگیز یەکتری ببینین هەندێ شەو پەشیمانم و هەندێ شەو پەشیمان نیم من نەم دەتوانی ببم بە خزمەتکاری و جەنگە نەبم بە خزمەتکاری سەرۆک و سەروەرانی نانیان دەدامێ و پێیان دەگوتم، سریاسی سبح دەم تەقە بکە، کوڕی قەحپە تەقە بکە، کوڕی حیز تەقە بکە. سەرۆکەکانم منیان خۆش دەویست. ئەوان هەمووان ئەوەیان خۆش دەویست کە وەک سەگ پاسیان دەکردن. منیش لەوانە بووم. لە هەموو شەڕەکاندا لە پێشەوە بووم. هەر کاتێ بیانویستایە پەلاماری لوتکەیەکی عاسی بدەن و کەسیان دەست نەکەوتایە، من یەکەمین کەس بووم کە دەچوومە پێشێ و دەمگوت، من دەڕۆم. پێیان دەگوتم، زرێپۆش، ڕۆژانی ئاشتی ناخۆشترین ڕۆژانی ژیانی من بوون، کە شەڕ دەوەستا تووشی نائومێدییەکی گەورە دەبووم، لە ئاشتیدا هیچم نەبوو بیکەم، جگە لەوەی تفەنگەکەم پاک دەکردەوە و بخەوم، ڕۆژی دوو جار تفەنگەکەم پاک دەکردەوە و دەخەوتم، تفەنگەکەم پاک دەکردەوە و دەخەوتم، لەو کاتەوەی کە گەڕامەوە بۆ شەڕ ئیتر نە تەماشای تەلەفزیۆنی بنکەم دەکرد و نە گوێم لە کامکارەکان دەگرت کە پێشمەرگەکان کامکارەکانیان لێ دەدا، من هەڵدەسام و دەچووم بۆ جێگایەکی تر، هەر شتێک پەیوەندی بەو ڕۆژە جوانانەوە هەبوایە منی ئازار دەدا، کە ئەوان کامکارەکانیان لێ دەدا، من خەشابێکی حەفتا و پێنجیم دەخستە سەر تفەنگەکەم و دەمنا بە ئاسمانەوە، ئارپیچیەکم هەڵدەگرت و لە خۆ دەمتەقاند، ئەو دۆڵ و شاخ و کێوە ماندوانە، دەمویست جێ بکەم، ئەو یادگارانەی ناو خۆم بکوژم و نەمدەتوانی، ئێوارەیەکیان لەسەر بەردێکی بەرز دانیشتم و پێشمەرگەیەک بانگی کردم و گوتی سریاسی سبح دەم کام کارەکان هاتوون کام کارەکان هاتوون بە جۆرێ بانگی کردم هەموو ئەو شاخ و دۆڵ و چیانە دەنگیان دەدایەوە ئەو لە ڕادیۆ هەواڵی هاتنی کامکارەکانی بیستبوو ئەو دەیزانی تاکە ئاواتێکی ژیانم ئەوە بوو ئەوان لەسەر سەحنە ببینم ئەو شەوەی کاوان ئاهەنگیان دەگێڕا من چوومە ناو دۆڵێکەوە و دەمانچەکەم دەرێنا و نام بە سەری خۆمەوە، مەترسە، مەترسە من نەمردم، هەموو تڕۆهاتەکانی گەورە بوو، ئەو گولەیە بە جۆرێکی بێمانا تێغی کرد و خەتێکی درێژی لە ناوچاوانمدا دروست کرد و نەیکوشتم. ڕۆژانێک. بەو ناوچاوانە بریندارەوە مەسولەکەمان کاغەزێکی پێ ناردم بۆ ماڵی سۆزانیەک لە شار پێشتر ئەو ئیشانم ئەو ئیشانیان بە من نەدەکرد ڕۆژگارێکی خراپ بوو واتە دەنگ هەبوو شەڕ دەست پێ بکاتەوە ئەو شتانە مەسولەکەمان نەیدەتوانی دابەزێ بۆ شار کەسێکی لە من بێت دەنگتری دەست نەدەکەوت سەرەتا گوتی ئەوە بۆ خوشکمە دوای کەمێک وەستا و گوتی نا بۆ خوشکم نییە بۆ قەحبەیەکە قەحبەیەکە ئیمانی دەریاناوم بەقەت سەد مەلایکەت حەزم لێ کردووە من نامەکەم بۆ قەحبەکە برد چێکی زۆر چوان و ناسک بوو لە دایریەکی پاک و تەمیز کاری دەکرد ئەوەندە چوان بوو خەریک بۆ حەزە ژیان بکەمەوە خەریک بوو کوڕنۆشی بۆ بەرمە و بڵێم شوم پێ بکە بەڵام کە کاغەسەکەمدایە بەلالوتێکەوە گوتی دیسان ئەو قۆنەرەیە دڵم خۆش بوو کە خەسی ئیحسانە کەچی ئەو پۆتینەی ترە ئێسکی تۆش مرێ هەتیوە سەر زلە بۆ خۆت و دەست و دیاریەک بۆت هێناوم ڕەزا گران دەبڕۆ و سەعاتێکی ترەوە وەرەوە بۆ چابەکەی ئەو سەعاتە کە هاتمە بازاڕەوە بەسەر کۆتایی لەشکری عەرەبانەکاندا هاتم ئەو ڕۆژە بوو سەدان پۆلیس عەرەبانەکانیان کۆکردەوە و دەیان شکان، هەزاران عارەبانی شکاو لەسەر شەقام و لەناو کوچە و لەبەردەم دەرکی بازاڕ و قەیسەرەکاندا کەوتبوو، کە من گەیشتم جەنگ تەواو ببوو، من لەناو چڵ و چێوی هەزاران هەزار عارەبانەدا وەستام، هەزاران کارتۆن و سندوقی شکاو لەسەر شەقامەکان کەوتبوون، هاڵاوێک لە هاڵاوی دوای جەنگ دەچوو و لەوێکانەدا بوو، لە هەندێ شوێن خوێنی ئەو دەستگێڕانەم بینی بەسەر میوە و ماسی و جگەرە و شامپۆ و ئێرانەکاندا ڕشابوو. لە چێکەیەکی دیکە ئەو دەستگێڕانەم بینی پۆلیسەکان لە پیکاپێکی سەوزدا سەریان دەخستن و بە سۆندە و دار لێیان دەدان من وەکەشێک لەناو گۆڕەپانێکی بەرینی شە شەڕدا بۆ میتی هاوڕێکی بگەڕێ بەسەر ئێسک و پرووسکی تێکشکاوی عربانەکاندا گەڕام تاگەیشتمە و جەگە کۆنەی پرۆفیسۆری شەوە تاریکەکانمان عربانەکەی تیادەوەستان لەوێدا لە هەمان شوێندا پارچە و چڵ و چێوی شکاوی سینەی کەشاڵم دۆزیەوە ئەو عەرەبانە جوانەی سەردەمانێک ناسکترین عەرەبانی دنیا بوو دوای مردنی سەریاز کوڕێکی مناڵ هەڵیگرتەوە و لە هەمانە و شوێنی سەر سەریازدا کاسێتێکی تورکی و فارسی لەسەر دەفرۆشت ملوانکەیەکی شین بە پێشەکەیەوە بوو ویستم دەست بەرم و لی بکەمەوە بەڵام جورئەتم نەکرد ئەو کات خیرەتیەوەم نەبوو دەرگای هەموو یادگاریانە لە خۆم بخەمەوە سەر پشت لە برێوە وەستام و دەستم کرد بە گریان تێکشکانی ئەو عربانەیە نیشانەی کۆتان کۆتایی ڕۆژگارێک بوو ڕۆژگارێک ئەمڕۆ هیچ کەس نییە باسی بکە ڕۆژگارێ بۆ من سەتای کۆتایی هەموو جوانەکانی دنیا بوو کەس لێم تێنە دەگەیشت هیچ کەس، من لە هەموو شەڕەکاندا دواهەمین کەس سەنگەرم چۆڵ دەکرد، لەناو شریخەی خۆمپارە و تەپوتۆزی هاوەن و دووکەڵی ڕاجیمە بچووکەکاندا دەمقیڕان، کەس سەنگەرەکان چۆڵ نەکات، بە جۆرێ دەمقیڕان خوێن لە گەروومەوە دەهاتە دەرێ. هێندە بە دەنگێکی بەرز هاوارم دەکرد و ژنەکان لەوبەر گوێیان لێمان بوو، وەک چۆن سەردەمانێک بەوە بانگیان دەکردم بچووکترین جاشی وڵاتی خۆمان، لە دوای ڕاپەڕینەوە بەوە ناسراوم کە لە هەموو بەرەکانی شەڕی ناوخۆدا شەڕم کردووە، ڕۆژێک بڕیارم دا، تا شەڕ بە تەواوەتی کۆتایی دێت، پۆستاڵەکەم، کۆڵە پشتەکەم، پشتێنەکەم نەکەمەوە، تا دەهات لاوازتر و درێژتر دەبووم، تا دەهات ڕیشم درێژتر دەبوو، لە عیفرەت و تڕۆهات و ئەو شتانە دەچووم. بەوەدا جەنگ کۆتایی دەهات کە من بەردەوام لە هەموو جێگایەکدا بووم. ئێستا هەست دەکەم زۆرجار لە یەکادا زیاد لە جێگایەکدا شەڕم کردووە. بەیانیان لە هەرێمێک بووم، ئێواران لە شوێنێکی دی و شەوان لە جێگایەکی تر. کەسانێک منیان وەک ئازاترین کوڕی وڵات تەماشا دەکرد من هەمیشە دوامین کەس بووم کە سەنگەرەکانم چۆڵ دەکرد هەتا هەندێ جار کە فەرمانی گەڕانەوە و پاشە کشێ دەدرا من هەر نەدەگەڕامەوە ئەو هاوارە گەورە و بێبڕانانەوەی خۆم واز لێ نەدەهێنا کەس لە سەنگەرەکان چۆڵ نەکات بەڵام کەس تێنەگەهیشت بۆ مزەفەری سبحتم لە دنیادا هیچ شتێک وەک ئازادی و نائومێدی لە یەکترەوە نزیک نین، تێدەگەیت؟ مرۆڤی ئازا کەسێکی نائومێدە، هەموو ئەو کەسانەی ئاواتێکانیان ئاواتێکیان هەیە ترسنۆکن، من بۆیە دواکەس سەنگەرەکانم چۆڵ کرد، چونکە نائومێدترین کەسی دنیا بووم، هاوڕێکانم هەموو خەونیان هەبوو، هەندێکیان دەزگیرانیان هەبوو، هەندێکیان دەیانویست بڕۆن بۆ دەرەوەی وڵات، دەیانویست ببن بە بەرپرسی گەورە، من نەبێت. من هیچم نەبوو من لە هەموو چیاکانی کوردستانە لە هەر شوێنێک گولەیەکی شەڕ تەقی بێت بە خۆم و ڕیش و کۆڵە پشت و نیگا شەیتانەکانمەوە لەوێ بووم باشینکۆفێک و ئاربیجیەک یان دیکتارۆفێکم هەڵدەگرت وەک شەیتانێک لە جەهەنم ڕای کرد بێ دەچوومە سەر بەرزترین شوێن و سنگم بۆ ڕەشەبا و تووڕەی ڕوودەکرد بە دەنگێکی گوڕ و بریندار کە هەموو ژیانم لەگەڵیدا دەلەرزی دەم قیڕان کەس سەنگەرەکان چۆڵ نەکات کەس بە نارنجۆکێکەوە دەرپەڕی بوو هەڵم دەکوتایە سەر دوشمن بە ناو شێڵگەی مین و بەربەستی دڕکایی و هەموو تڕۆهاتەکانی تردا دەڕۆشتم و هاوارم دەکرد لە ناو شریخی دۆشکە و دەنگی سەدان مەتر لۆسدا بە ناو ئاگردا ڕام دەکرد و پڕ بە دنیا هاوارەکانی ناوشیانی خۆمم دووبارە دەکردەوە لەو کادانەدا کە هزار تفەنگ تەقەی دەکرد، من پڕ بە گۆڕەپانی خوێناوی ئەو جەنگە دەمگوت، محەمەدی دڵ شووشە تۆ لە کوێیت؟ هاوارم دەکرد، مارشاڵ تۆ لە کوێیت؟ پڕۆفیسۆری شەوە تاریکەکان بۆ ناتگەمێ؟ هێزەکەی ئێمە لەوانە بوو کە دیلی نەدەگرت. بیست کەس بووین لەوانەی بە قەد و قەڵافەت کەتە ڕیشیان درێژە و هەموو تڕۆهاتەکانی تر تا بناژێمان لە شەڕدا نوقوم ببوو، مەسولەکەمان هەمان ئەو کوڕە بوو کە بێ ئافرەت و خواردنەوە ئەو شتانە نەدەژیا ناوی کەریمی شیرین بوو شەیتانیش بە تەواوەتی نەیدەزانی بۆ ناوی کەریمی شیرینە هەزاران حیکایەتی لەسەر بوو یەکێک دەیگوت کاتی خۆی لە ساردەمەنی و شیرینی گوڵاڵەیشی کردووە یەکێکی تر دەیگوت لە گەنجیدا حەزی لە قەحبە بووە و ناوی شیرین بووە. یەکێکی تر دەیگوت ژنێکی ئەبووە کاتێک لێیان پرسیوە تامی چ دەدات، گوتوێتی شیرینە، زۆر شیرینە. خودایە هیچ کەسێک نەیبینیوە شەوان ئاوها بۆ ئافرەت بگری. کە سەنگەرەکان خامۆش دەبوون ئەو دەگریا، ئەو کات کە مەسئولی ئێمە بوو ژنی نەبوو، بەڵام لە هەموو کونج و کەلەبەرێکی ئەو مەملەکەتەدا یەکێکی دەناسی، ئەگەر جەنگ نەبایە من بە خۆم و کۆڵەپشتەکەمەوە پاڵم دەدا بە بەردێک یان درەختێکەوە و چام دەخواردەوە ئەو باسی قەحپە گرنگەکانی ناو ژیانی خۆی بۆ دەکردم دەیگوت سەناریا ئای سریاسی سەبەح دەم تۆ نایناسیت ئەوە ڕۆحی دەرێنم تا دەهات تا دەهاتە ناو جێگاوە حەوت ڕۆحم دەردەکرد، خوشکێکی لە خۆی جوانتری هەبوو کە ناوی کەناریا بوو، لەوە نەدەچوو هەر سەیرت بکردایە و لە باوشدا بوو، بەڵام تامی ئەوی نەدەدا. نەغەدە ژنی زەڕەنگەرێ بوو، لە هیچی کەم نەبوو. بە شەو کە مێردەکەی دەخەوت لە حەوشەکەی پشتەوەدا دەمانکرد، حەشری وام لە فلیمیشدا نەدیوە، عەترێکی لە خۆی دەدا، خوشکێکی لە نەمساوە بۆی دەنارد، پیاوی شێت دەکرد. بەفرین کە لەوە ئەسمەرترم نەناسیوە بە ناوەکەی دەسخەڕۆ مەبە سپی و شتی وا نەبوو جوانترین قونی هەبوو من دیبێتم قونێکی ڕەشی قەترانی بۆنی پانتۆنیای لێ دەهات چیرۆکەکانی بە جۆرێک دەژێڕایەوە کەس گومانی نەدەما لە کاتی شەڕدا چاوی نەیدەبینی دۆشکەکەی دەتەقاند و هاواری لەو قەحبانە دەکرد کە حەسرەتێکیان لە ژیانیدا بەجێهێشتبوو ئەو بە ئێمەی گوت، دیل نەگرین دەیگوت هێزی ئێمە دیل ناگرێ ئەوانەی دوای ئێمە مشکە کوێرەکانی پشتەوەمان دیل دەگرن سەرەتا تاکە تاکە دیلمان دەگرت دوای ڕۆژێک بردنیان و شەو درەنگ هێنایانەوە گوتیان سەرۆک دەیوێ لەسەر قەحبەکانی تەمەی بکات بەڵام هەمووی تڕۆهات بوو بردبێن خەڵاتی بکەن و کۆمەڵێ تڕۆهاتی زۆری بدەنێ کە هاتەوە تا نیوە شەو چای دەخواردەوە باسی نانخواردن و تەڵقەکردن و پێکەنینەکانی سەرۆکی دەکرد لە دوای ئەوە فەرمانی پێداین بە هیچ جۆرێک دیل نەگرین پێشمەرگەکانی تر دەترسان دیلەکان بکوشن نا مزەفەری سبحدەم دروست نازانم کەی عادەتی دیل کوشتن لەو شەڕەنەدا بڵاوبەوە بەڵام هەمووان دیلەکانی خۆیان دەکوشت هەمووان ژمارەیەکی بچووک دیلیان دەهێشتەوە بە شێوە بکە لە ڕێکەوتنەکاندا ڕوویان بێت بیانگۆڕنەوە. مزەفەری سبح دەم لەو شەڕانەدا دیل کوشتن قانونی خۆی هەیە کە ئێمە نەماندەزانی بە جۆرێ لە جۆرەکان دەبێ هەر دیلێک کە دەکوژرێت بیناسیت دەبێ لە بەگزادە و ئاغازادەکان نەبێ کوڕی سیاست مەدارە گەورەکان نەبێ پشت و پەنایەکی نەبێ دوایی تۆڵەی ئەو لە گۆڕی باو و باپیرانت بکەنەوە کەریمی شیرین ئەو قانونانەی نەدەزانی یان بیری لێ نەدەکردەوە هەناسەی بۆ سۆزانەکانی ژیانی هەڵدەکێشا و بەیەمەی دەگوت بیان کوژن ڕۆژانێک دیلێکمان گرت کە نەتەبواە بیکوژین مناڵێکی دوانزە ساڵ بوو باوکی هێنابووی سنگەرەکانی پیشامدا کوڕی خزمێکی نزیکی خانەوادەی سەرۆکیەو بەربوو یەکێک بوو لە نزیکترین و ناسکترین و خۆشەویسترین مناڵی منداڵانی خانەوادەکە لەوانەی لە پاشە ڕۆژدا دەبن بە بەرپرسی مەکتەبەکانی حیزب لە ئیتالیا لە فەرنگستان لە بەڕارستان و حشرستان و مەملەکەتەکانی تری دنیا کە من ناوەکانیان نازانم کوڕێکی تابڵی ناسک و بە ئەدەب بوو ئۆسۆڵی لێدەباری کە گرتمان لەو باوەڕەدا نەبوو بیکوژن هەموو شتەکانی وەک یاری سیر دەکرد من بە کەریمی شیرینم گوت بینێرەوە بۆ لای دایشی ئەمە بە کەڵکی کوشتن نایەت واسی لێبێنە بڕوا شیر و نەسەلەکەی خۆی بخوا کەریمی شیرین ئەو ڕۆژە خەفەتی زۆر بوو گوتی، کوڕی باری تەعەلا بێ دەیکوشم، ئامۆزای حەز حەزرەتی مەسیح بێ لە دەستم دەرناچێ. من دیسانەوە لە کەریمی شیرین پاڕامەوە با بڕوا لەگەڵ خوشکەکانیدا چاوشارچێ بکا. ئێستا دایکی چاوەڕوانێتی لە حەمامەکەدا بیشوات، وازی لێ بێنە بڕوات. وەزیفەکەی بنووسێتەوە، ئەو دەیگوت، من وازم لە چلورە نەهێنا کە پێیان دەگوت مریەمی کوردستان کە کردبوویان بە خوای شەرەف و ئەخلاق، پێیان دەگوت ڕابیعەی عەدەوی، وازم لێ نەهێنا تا بە کامیلی حیجابەکەیەوە لەگەڵیدا خەوت، ئێستا چۆن واز لەمە بهێنم؟ ئەو نەیدەتوانی کوشتنی مرۆڤ و خەوتن لەگەڵ ئافرەتێکدا لە یەکدی جیا بکاتەوە، خوێن هەموو ئەو لەزەتەی دەدایە کە ماچی ئافرەتێک پێی دەبەخشی، من ئەو ڕۆژە هەستێکی تاریکم هەبوو کە کوشتنی ئەو مناڵە کارەساتی گەورەی بەدوادا دێ بە خۆم و ڕیش و کۆڵە پشتەکەمەوە چوومە بەر ئەو مناڵە و گوتم یا منیش بکوشە یان نایەڵم بیکوشیت درۆم دەکرد من لە ناخی ناخدا هەمیشە ترسێکی سەخیفم لە مردن هەبووە ئەگەر ترسێکی سەخیفم لە مردن نەبواە دەبواە دوای مردنی سەریاسی مەزن خۆم بکوشتایە ئەو دەیکوت تۆ ناکوژم، هاوڕێی خۆم ناکوژم، یەکێک ناکوژم هەموو یادگاری خۆشەکانم لەگەڵیدا باس کردبێ، بەڵام ئەو دەکوژم. کەریمی شیرین تەنها ئەو شتانەی دەکرد کە خۆی دەیویست، یەکەم جار وەک بەرپرسێک ڕەفتاری لەگەڵدا دەکردین، بەڵام هەندێ جار دەبوو بە گورگێکی سەخیف. ئەو ڕۆژە لەو ڕۆژانە بوو کە میزاجی باش نەبوو، کەسمان نەماندەتوانی قسەی لەگەڵدا بکەین. ساماڵی کونجی کە لە دێر زەمانەوە پێشمەرگە بوو لە هەموومان زیاتر قسەی لەگەڵدا کرد ئەو لە هەمووان زیاتر دەیزانی کوشتنی و مناڵە چەند خراپە کە زانی کەریم بە قسەی ناکات بە بێدەنگی چووە سەر بەردێک و سێری دەکردین ئێوارە درەنگ کەریم خافڵبوونی هەمومانی بە فرسەت زانی و ئەو مناڵی لە کاتی نان خواردنی ئێوارەدا کوشت دیمەنێکی سیر بوو پێشتر لە ژیانمدا سفرەیەکی ئاوا خوێناویم نەبینیبوو، برنجەکە پڕ ببوو لە خوێن، نانەکە لە خوێندا شەڵاڵ بوو، سەرە بچکۆلانەی ئەو مناڵە کەوتە سەر کۆشی من، بە هەموو خوێن و ئێسکە وردەکانیەوە کەوتە باوشم و گەوە بوو، باوشم پێ دابکە یا شتێک، من لە شوێنی خۆم هەستام و برنجەکەم ڕشت، بە کەریمم گوت، تۆ ناهێڵی نانەکەمان بخۆیت. دەزانم قسەیەکی بێ مانا بوو، بەڵام نەم دەزانی چی بڵێم، لەو ساتەدا سەیری ساماڵی کونجیم کرد و زانیم بیر لە چی دەکاتەوە، دوای دوو سەعاتی تر کە ئێمە خەریکی پێچانەوەی مناڵەکە بووین لە بەتانییەکەوە تا بینێژین، ساماڵ ون بوو. من چوومە سەر بەردێک و بە هەموویانم گوت ساماڵ ڕای کردووە بۆ ئەو بەر، چووە بۆ لای دوژمن، دەبێ ئەم جێگایە چۆڵ بکەین، دەبێ هەر ئێستا ئەم جێگایە چۆڵ بکەین. کەریمی شیرین کە پێیان دەگوت ڕۆمێڵی چییە، خەیاڵێکی تری لەسەردا بوو، خەیاڵێکی شەیتانی، ئەویش دڵنیا بوو ساماڵی کونجی ڕای کردووە تا خۆی لای دوژمنانی ئەو بەر خۆشەویستکە، دەیزانی شەو بە هێزێکی گەورەوە دێنە سەرمان، بۆسەیەکی گەورەی لە بەردەم کەپکەکانی خۆیاندا بۆ دانان یعنی ئێمە هەموو هاتینە پێشەوە هاتینە بەردەم لوتی دوژمن تا لە هەر کونێکی خۆیان هاتنە دەرەوە لێیان دەین من هیچم لە پلان و لەو جۆرە تڕۆهاتانەی تر نەدەزانی ئەوەندەن دەزانی دوژمن ببین و تەقەی لێ بکەم ئەو شەوە تاریکترین و سامناکترین شەوی ژیانم بوو نیوە شەو هێزێکی دوشمن بە گۆرانی گوتن لە کەپکەکانی خۆیان هاتنە خوارەوە هەر هەمویان پێکەوە دیسان بارانیان دەگوت دەگەیشتنە بەردەممان، من بەو دەنگە گڕی خۆمەوە پڕ بە دونیا قیڕاندم. لێیان دەن! من هاوارەکەم تەواو نەکردبوو، هەندێ لەو بەسە زمانانە گەیشتبوونە ئاسمان بۆ لای خودا، بۆ لای خودای تبارک و تعالی. کارەساتی گەورە ئەو کاتە دەستی پێ کرد کە یانزەمان بە زیندوویی گرت. ئەو شەوە حەزم کرد کەس بە زیندوویی نەگرین، چونکە دەمزانی کەریمی شیرین دەیانکوژێ، یارییان پێ دەکات. یاریەکانی لە یارەی شەیتان دەچوون هیچ شتێک وەک گرتنی دیلێک دڵخۆشی نەدەکرد ئەو شەوە ئێمە هەمومان وەک سەگ ماندوو بووین هەموو گیانمان خوێن و باروت و تۆز بوو من هەموو ڕوش هەموو ڕیشم خوێن بوو کە گەیشتینە یەکەمین چەم خۆم فڕێدایە ئاوەکەوە و ئاگادار بووم ئاگرێکیان کردەوە کاتێک لە ئاوەکەدا بە خۆڵ و کۆڵە پشتەکەمەوە مەلەم دەکرد دەنگەدەنگی بارخستنی ئەوان و حەپەی دووری هەندێ سەگی بەڕەڵا هەستێکی تیا دروست کردم لە مێژ بوو هەستم پێ نەکردبوو هەستم بە جوانی سرووشت جوانی شەو جوانی ژیان کە دەهاتە دەرەوانێ لە دوورەوە لە سەر بەردێک دانیشم و گوێم لێ بوو کەریمی شیرین لە دیلەکان دەدا دنیا بە جۆرێک فێنک بوو بە جۆرێک دڵنەواز بوو وەک ئەوەی پاکی هەوا ڕۆشنی شەو و ئارامی ئەو زەمینانە پووچی ئەو شەڕانەمان نیشان بدەن. هەست دەکەم فێنکی ئەو شەوە زۆر شتی لە مندا گۆڕی من لە دوای کوشتنی و مناڵەوە لە ئێوارەدا شتێک لە دڵم داشکا بوو بەڵام تازە زۆر درەنگ بوو پێشمەرگەکانی ئەمە هەلهەلای سەرکەوتنیان لە دەدا لەبەرەواگرە هەڵدەپەڕین من ڕیشی خۆمم بە پشتێنەکەم و شکردەوە و هیچم نەکرد ئاگادار بووم کەریمی شیرین دەست دەکە بە یاریکردن بە دیلەکان دڵنیا بووم تا ڕۆژ دەبێتەوە دەیان کوژێ بەڵام نەمدەزانی چۆن من پێم گوتن یاریەکانی لە یاری شەیتان دەچوون ئاگادار بووم دیلێکی دەرهێنا و پێی گوت ئەم شەو یاریەکی خۆش دەکەین یاریەکی زۆر خۆش ڕەفیقەکانت دەبەسمەوە بەو دارەوە و ئەو دارە دەبینی زۆر دوور نییە تۆش نیشانە لە تەختی ناوچوانیان دەگریتەوە بەس تەختی ناوچوانیان شوێنی تر حساب نییە تا فیشەکەکان بەر ناوچوانیان بکەوێ تفەنگەکەت بەدەست خۆتەوە دەبێت کە لێت نەدا ئیتر سەرەی خۆتە بچیتە بەر دەم دارەکە تێگەیشتی لە دواجاردا یەک کەس ڕزگاری دەبێ من حەز دەکەم تۆ بیت گەنجێکی باریکە بوو لە بەر ڕوناکی ئاگرەکەدا نەمان دەتوانی بەت چوانی بیبینم پشتێنەکەم بەدەستەوە بوو دەمهێنا بە سەرۆ ڕیشمدا هەستم بە ساردی چ لە تەڕەکانم دەکرد لەسەر لەشم بەڵام نەمدەویست لە ئاگرەکە نزیکمەوە و لە دوورەوە هاوارم کرد تفەنگی مەرد مەدەرە دەست تفەنگی مەدەرە دەست شتی وا مەکە دەمزانی لەو سەرکەوتن و خۆشیەدا هیچی لە یاد نامێنێت و بە دەنگی بەرز پێدەکەنی و گوتی سریاسی سبح دەم مەترسە ئەم شەو شەوی خۆمانە ئەوە دواهەمین جاری بوو پێ بکەنێ ئیتر دوای ئەوە هەتا هەتایە پێنەکەنی من شتەکانم بە ڕوونی نەبینی ساتێکی کورت بوو دانەویمەوە قەیتانی پۆستاڵەکانم گرێبدەمەوە گوێم لە تەقەکان بوو دواتر باسی ئەو وەرچەرخانە کوشندەی دیلەکان دیلەکەیان بۆ کردم کە لە بری ئەوەی تەقە لە براکانی خۆی بکە تەقەی لە کرینی شیرین و دوانی دیکە کرد هەموو ساتێک بوو ساتێکی کورد هێندە کورد من حسابم بۆ ناکرێ گوێم لێ بوو یەکێ لە نزیک گاگرەکەوە قیڕانی کەریمیان کوشت لە چاوتروکانیەکە گوێم لە دەنگی میل هێنانەوەی زۆر بوو، ئێستا شتەکان وەک کۆمەڵێ وێنەی بروسکەی و بروسکەیی و خێرا لە پێش چاومە، ئێستاش تەقە و ناڵە و قیڕەکان بە تێکەڵاوی لە خەیاڵمدان، بەو ڕیش و پرچە تەڕەوە، بەو کۆڵە پشتەوە کە ئاو قورسی کردبوو، وەرچەرخام و پەلەماری تفەنگەکەمدا. کە ئاوڕم دایەوە دەمبینی دیلەکان لە لە تاریکیدا ڕادەکەن، دەمبینی ئەو کوڕە گەنجە تەقە دەکات و پێشمەرگەکانی ئێمە شێتانە پەرتەوازە زەبت دەبن و لەسەر عەرزەکە دەکەون و میل دەهێنەوە. من زامنەکەم ترازاند و تەقەم دەکرد. گوێم لێ بوو یەکێک لە تاریکیدا هاواری دەکرد، وای کوژرام! شێتانە دەکەوتینە سەر دیلەکان. لە ژیانمدا وەحشەتی وەک ئەو شەوە نەژیاوم. دەکەوتینە داویان و بە قەمە و گوللە دامان دەپاشین، دەکەوتینە سەر ئەو برا بچووک و بێگوناهانەی قسەیان لەگەڵ یەکدییە نەگۆڕیبوونەوە، ئەوانەی بە زمانی خۆیان هاوریان دەکرد بمانکوژن. وایان دەگوت و ئێمە قەمەکانمان دەکرد بەسەر دڵیاندا، خەنجەرە تیژەکانی خۆمانمان دەکرد بە ژێر چەناگەیاندا، ئەوانەی بەردەوام بوون لە ڕاکردنا بە گوللە دەمانبێژان، دوو برایان تێدابوو، من یەکێکیانم گرت و خەنجەرەکەم خستە سەر ملی، پێشەوەی سەری ببڕم هاواری لە براکەی کرد شەهاب تۆ ڕاکە بچۆرەوە بۆ لای دایکم مەوەستە یەکسەر بچۆرەوە بۆ لای دایە بەر لەوەی ڕستەکەی تەواو بکات تیغی من گەیشت بۆ هەناسەی ئەو شەوەی خۆم بیر ناچێتەوە ئاوا لە ڕیشم ئاو لە ڕیشم دەتکا و بەو دوو چاوە ئاگری لێ دەهاتە دەرێ پڕ بە شەوقی ڕاندم مەیەڵن دەرباز بن مەهێڵن هەموو ئەوانەی شەوێک لە بەرەیەک لە بەرەکانی شەڕی ناوخۆدا بەشداریان کردووە هاوارەی منیان دەناسێوە، کەس نەبوو قریشکەکانی سەریاسی لەو شاخ و دۆڵانەدا نەبیستبێ، ئەو قریشکانەی دەیانگوت لە قریشکەی پڵنگێکی برسی دەچێت، ئەو هاوارەم بە جۆرێ سەیر و بێهێز بوو لە هەموو دەشت و چیا و دەربەندەکاندا دەنگی دەدایەوە، ئێستاشش. هەست دەکەم بەردەوام لەو دۆڵ و دوند و پێدەشت و گەلیانەدا دەڕوات و دەنگ دەداتەوە دواهەمین و گەورەترین هاواری ژیانی من بوو ئێستا زۆر شتی و شەوەم لە یاد نەماوە بەڵام هێشتا و هاوارە لە جێچکەمدا دەزرنگێتەوە شەوێکی تاریک بوو هەموو کوشتارە لە زڵمەتێکی تەواویدا ڕوویدا کەس نەیدەزانی کێ دەکوژرێ، دەم و چاوی ئەو دیلانەمان نەدەبینی کە دەنیشینە سەریان و لە ناو گیا و بەردەڵان و وردە زیخی کەنار ئەو چەمەدا سەرمان دەبڕین. ئێستا ئەوەندەم لە یادە بە درێژایی ئەو شەوە تەکانمان دەدا. دوان نەبێ لە تاریکیدا دەرباز بوون، هەموو دیلەکانمان کوشت. بەڵام خۆشمان بە جۆرێ پەرتەوازە بووین تا بەرەبەیان نەگەیشتینەوە سەر شوێنی بارەگا و باوانی یەکەم جارمان لەگەڵ تاریک و ڕووندا من گەیشتمەوە سەر مەیتەکەی کەریمی شیرین ئەو بە درێژایی شەو پاش ماوەی دواهەمین پێکەنینی لە ڕوخساری خۆیدا هەڵگرتبوو هێشتا سێبەری و حرفانە لەسەر لێوی بوون کە گوتبووی ئەم شەو شەوی خۆمانە سەعاتەکەیم داکەند و دەسم کرد بە گیرفانیدا تا شتەکانی بۆڵگرم گیرفانی یەک مەمک دانی شینی تێدا بوو، دیار بوو خاوەنەکەی جووتێک مەمکی زۆر بچکۆلەی هەبووە، پارچە کاغەزێ لە ناو مەمکدانەکەدا بوو، دەستێکی کچانە کە پێ دەچوو، خوێنەوارییەکی تەواوی نەبێت نووسیبووی، کەریم گیان، بۆ تۆ، بە یادی شەوی حەمامەکە، من مەمکدان و نامەکەم فڕێدا و بە پێشمەرگەکانم گوت، لە ئێستاوە تا دەگەینەوە لای هێزەکانمان، من مەسئولتانم. نیوەڕۆ ڕۆشە فەرمانیان پێدان بگەڕێینەوە شوێنی خۆمان، من لە جیازەکەوە هەڵمدا تێیان بگەیەنم کە مەترسیەکی گەورەمان لەسەرە، بەڵام گوتیان ئەمری مەکتەبی عەسکەرییە، من لەو تڕۆهاتانە تێنەگەشتم، لە جیازەکەدا قیڕاندم، بە مەکتەبی عەسکەری بڵێن با بێن بە قونی خۆیان دیفاع بکەن لەو کەپکە خوێڕیە بکەن. کە دەیانەوێت ئێمەی تیا بکوژن. من دڵنیا بووم هەموومان لەو کەپکەدا تەواو دەبن. دڵم بە خۆم نەدەسووتا، بەڵام دڵم بەو گەنجانە دەتسووتا کە هەندێکیان تازە فێر ببوون خەون ببینن. سەعاتێک دواتر جیازێکیان بۆ کردین و گوتیان، ئەگەر نەگەڕێنەوە شوێنی خۆتان، حیزب هەمووتان ئێعدام دەکا.